ئەوەی کە تەواو شل ڕەوە کە تەواو دەستی شل کردووە لە قورآن و سنت و تەوحید دەیان بینین لەسەر کەناڵە ئاسمانیەکان بە ئەهلی سنە بە سەلەفیەکان دەڵێن با بە ئەمانە و داعش یەکشتن خۆشی دەزانێت درۆ دەکات سوێن بەخوا خۆشی دەزانێت درۆ دەکات دەزانێت بهتانە بۆ ئەهلی سنە دەیکا وحید لەو گۆڕەپانی کوردستانەدا و لە عالم بەگشتی کە مەوقفێکی ثابت و مەوقفێکی جێگیری هەبووە ئەمڕۆ و دوێنێ و پێرێ و دە ساڵ پێش ئێستا و بیست ساڵ پێش ئێستاش تەنها سەلەفیەکانە لە قەدیمەوە تومانە ئەو ئاژاوە جێڕیە ئەو فیتنە جێڕیە ئەو کاولکاریە ئەو خوێن ڕێژیە بە ناوی جیهاد و بە ناویچی ئەمە ڕەوانیە و لە دینی ئیسلامدانە نووسرا و کتابمان هەیە پازدە ساڵ پێش ئێستا نەک ئەمڕۆ بەهۆی مناسبەیەکەوە قسە بکەین لە کاتێکدا خەڵکانێک خوێنڕێژیان بە حەڵاڵ دەزانی ئێمە دەمانوت کارێکی غەڵەتە و لە دینی خوادا نییە ستا ئەمڕۆ ئەو دێ و بە تۆ دەڵێ ئەمانە لەگەڵ داعش وەکو یەکن خۆی هەندێک جارک مەوسیمە بازارە ئەو بازارە کە هاتە ئاراوە هەر کەسە دەڵێ بە ئەسپی خۆمی تیادا تاودەم ڕۆژمە با من بێم ئەو تۆمەت بارکەم و ئەو تۆمەت بارکەم دەبینی هەمویان ئەوانەی کە کەسانی پوچەڵ و کەسانی ناحەقن سەر بەرز دەکەنەوە ئەو دێ تۆمەتبارە دەکە ئەو دێ قسەت پێ دەڵێ بەس ئینسان پێغمبەری خوا دەفەرمێ ئیدا لەم تەستەحی فەصنع ما شئت ئینسان کە حەیای نەبوو چی دەڵێ بابیڵە و چی دەکا بابیکە ئێ تۆ پەرێزەکەی خۆت زۆر پیسە پاک نییە تۆ دەی بە ئەهلی سنە و بەسە لەفەکان دەڵێ ئەمانە وەکو داعشن داعشی دووە من داعش کوڕی ئەوانە و لەوانە لەدایک بووە ئێ باشە چۆن خەڵک بە تۆ بڵێ ڕاز دەکەی نوسراو زۆر و زەبەندە. وتاری جومعە زۆرە کەناڵێکی ئاسمانی بەردەوام تەکفیری و خوێن ڕێژەکان سەری ئەوان دەکوتینی سەری ئێوەش دەکوتین چکە باڵێکن لەوان ئێستا تۆ دەی ئێمە تۆمەتبار دەکەی بابا ئەمانە داعشن بەخوا لەکوێ بای بێ لەوێ شەنە دەکەن بەڵام باەکە تۆزێ بە قووەتر لە هەرێمەوە هات نەک لەولاوە بێ دەنا دەمان بینی خەڵکانێک لەکوێ دەبوون ئێستا دۆ تۆ دێی ئەهلی سنە تۆمەتبار دەکەیت و داعشن و نازانم چینە و کاکە وریابن ئەمانە قمبولەیەکی مەوقوتەنە لە کەناڵ ئاسمانەکان دەردەچن سەلەفیەکان قمبولەیەکی تەوقیت کراون ئەمڕۆ یاسپێنێ دەتەقنەوە کە بتەقینەوە بۆ گیانی کەسانی پوچەڵی مبتدعی وەکو تۆ دەتەقینەوە کە پێت دەڵین ناحەقی کە پێت دەڵین تۆ لەسەر دینەکەی تۆ دینێکی حەق نییە ئەمە ئێمە ئەم قوبمەلێنین کە خوێن ڕێژی لە وڵاتدا دروستکەین